الذی هم فیه مختلفون کە قسەیان لە بارەیەوە یەک نیە و هەر تاقمێکیان شتێک ئەڵێن تاقمێکیان بێگومانن لە ڕوودانیا و تاقمێکیان ئینکاری ئەکەن و تاقمێکیان دوو دڵن ئاخۆ ڕوو ئەدا یا ڕوو نادا کە ئەویش ڕۆژی قیامەتە. کەللا سەیەعلەموون. و ئێمە ئێوەمان لە سزایەکی نزیک ترساند کە لە ڕۆژێکا ئەبێ مرۆ سەیرەکا پێش مردنی خۆی چ کردەوەیەکی بۆ خۆی پێش خستووە ئەیبینێ و کافریش کە هیچ چاکەیەکی خۆی بەدی ناکا ئەڵێ بریا هەر گڵ بوومایە لە دونیادا و دروست نەکرامایە